لە حاڵێکا کە تۆ نیشتەجێی ئەم شارەی. ووالد وما ولد. سوێن ناخۆم بە باوکێک کە ئیبڕاهیمە و بەوەی لە نەوەی ئەو بەوەڵەد بووە کە مەبەست لێی پێغەمبەرە. لقد خلقنا الانسان فی کبد. ئێمە بەڕاستی ئادەمیزادمان لە هەموو ژیانیا لە ماندوێتی و ئەرکا دروست کردووە. ئەیەحسەب ئەن لەن یەقدر عەلەیه ئەحەد. ئایا ئادەمیزاد دیارە مەبەستی لە هەندێ کەسە لەوانەی بەربەرەکانی پێغەمبەریان ئەکرد گومان وا ئەبا کەس دەسەڵاتی بەسەریا ناشکێ؟ یەقول ئەهلەکت مالا لوبەدا. بە فیزەوە ئەڵێ من ماڵێکی زۆرم خەرج کردووە. زوبانێک و دوو لێومان بۆ دروست نەکردووە بە زوبانەکەی بدوێ و بە لێوەکانی زمان و ددانی داپۆشێ؟ وهدیناه النجدین. هەر دوو مەمکی دایکیشیمان پیشان داوە شیریان لێ بخوا، یا ڕێگای چاکە و خراپەمان پیشان داوە تا چاکە بکا و خراپە نەکا، خەڵکیان ڕاسپاردووە کە میهرەبان بن لەگەڵ هەر کەس پێویستی بە میهرەبانی بێ. ئولائیک اصحاب المیمنە. پیاوی خاوەن بەرەکەت ئەوانەن وا ئەکەن. یا ئەوانەی کارنامەیان لە ڕۆژی قیامەتا ئەدرێتە دەستی ڕاستیان ئەوانەن ئەم کارانە ئەکەن. ئاگرێکی دەرگا داخراو بەسەر ئەم جۆرە کەسانەوەیە خوا پەنامان بدات. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس قورئانی پیرۆز بە دەنگی محەممەد سەدیق المەنشاوی خوێندنەوەی فەزائیل و شکۆی سووڕەتەکان مامۆستا بەکر حەمە سدیق. خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەممەد شێخ سەمیع. مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.